ئەڵقەی بیست و سێی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور بە ناونیشانی هەر ئەمشەو عەلی کەریمی دەنووسێت کۆمیتە ناوچە بە بێسیمێکی کۆڵەپشتی هەر خەریک بوون ناوەندی لە خەو هەستێن و پرسیان پێ بکەن. نەیاندەوێرا خۆیان بڕیار بدەن. هەر وەک منداڵ کە خۆیان پیس دەکەن، سەریان لە ناوخۆ نابوو لە شەرمان و باش دەیانزانی بڕیاری دوێنێ شەویان ئەم کارەساتەی لێ کەوتووەتەوە و هەموومان هۆکاری شەهیدبوونی ئەم سێ قارەمانە بە ئەوان دەزانین. هەر جاروبار کەسێکیان دەناردە لامان بۆ ئەوەی بوەستین و پەلە نەکەین. کەمالیش دەیگوت ڕۆژ بێتەوە هیچمان بۆ ناکرێت و دەبێ هەر ئەمشەو دەستی خۆمان بوەشێنین و تۆڵە بکەینەوە بەرنامەکە ئەوە بوو لە نزیک حاجیاڵی کەند و قەمتەرێ دێی دەرمان هەبوو مەقەڕی ڕاگرتنی چەک و تفاقی نیزامی حزبی لێبوو دەمانزانی مەفرەزەیەکی دیموکرات لەوێن ئەگەر بەهۆی ئەم شەڕەوە هێزیان بۆ نەناردبێت. هێزەکانمان بۆ سێ قۆڵ دابەشکران، من و دەستەیەک بۆ پشت مەقەڕەکەیان ڕوو بە قەرەبڵاغ. ئەگەر هێزیان نارد لە قەرەبڵاغەوە پێشیان بگرین. کەریم بۆ ناو دێ و یونس و کەمال بۆ ناو مەقەڕەکەیان و دەستەیەکیش بۆ سەر ڕێی قەمتەرێ کە بەرپرسی تەشکیلاتی مەهابادی حیزبی دیموکراتی لێ بوو. لە ئەگەری هاتن و فریاکەوتنیان. نازانم سەرەنجام پەیوەندی گیرا یان نا. کە دیتیان ئەوە ئێمە هەموو دەڕۆین و کەمال فەرماندەیی بەدەستەوە گرتووە و ناگەڕێتەوە، گوتیان ئەوە کاک حەمەسوور فەرماندەی گشتیی هێزە چەکدارەکانی کۆمەڵە، دەڵێ باشە با دەرمان بگرن لە ماوەی کەمتر لە دوو سەعات هەموو پلانەکە وەک خۆی جێبەجێکرا چەند جار حەولیاندا کوڕانی گوشوارە لە قەرەبڵاغەوە هێرش بکەنە سەر ئێمە شوێنمان بڵند و مسەیتەر بووین ئەوان بە داوێنی شاخەکەی پشت دەرمان دەیان ویست بێنە سەر و بچنە سەربانی مەقەڕەکەیان مەجالیان پێنەدرا و هەر حەولێکی دایان شکستی ئێنا ئاگر لە سەربانی مەقەڕی دیموکرات بەرزبووەوە و تەنیا بەرپرسی مەقەڕەکەیان دەستی کردبووەوە و بەرگری کردبوو، کوژرابوو. زیاتر لە دە دیل و تۆپی سەد و پێنج و دۆشکە و تفەنگ بەیانی زوو بەڕیز گەیشتنە حەوشەی مەقەڕی کۆمەڵە لە حاجیاڵیکەند و مەقەڕی دیموکرات بە تەواوی سووتێنرا. دیموکرات گوتی، کۆمەڵە نەماوە. هەرسێ شەهیدیان شۆردبوون و کفنیان کردبوون، نەکەس نانی خواردبوو، نەکەسمان نووستبووین و ئیسراحەتی کردبوو. لەسەر دەستان ئەم سێ جوانەمەرگە نازدار و خۆشەویستەمان بردە سەر گۆڕستانی شەهیدانی کۆمەڵە لە دەرەوەی دێ و ماڵئاوایی یەکجاریمان لێکردن. دایکی ڕەحیم و کاک کەریم قادری کۆم بووبووەوە و هەر هێندەی بخچەیەک دەبوو ژنێکی پەپولە ئاسا پاک و بێگەرد و نەجیب و تاقانە بوو لە خۆشەویستی بۆ ئەم دوو کوڕی خەڵکێکی زۆر کە بە هەواڵی شەڕەکەیان زانی بوو لە کەسوکاری پێشمەرگەکان بەیانی زوو هاتبوون هەر کەسە لە نیگەرانی بۆ کوڕی خۆی هاتبوو دیموکرات بڵاوی کردبووەوە دەیان پێشمەرگەی کۆمەڵەمان کوشتون و کۆمەڵە نەماوە بۆیە هەرچی کوڕی پێشمەرگە بوو هاتبوون یان بەڕێوە بوون بۆ حاجیاڵی کەند تازە ڕوو لە کوێ بکەین زۆر جار دادەنیشتین و دوای دەنگۆی حزبی کۆمۆنیست و تێکدانی کۆمەڵە و گەندەڵی و بە تایبەت ئابڕوچوونەکەی سید هەموو ئەوانەی وەک ڕەحیم قادری سلەیمان ڕەحیمی یونس پاڵەوانی کەمال وەلیانی ڕزگار شەریف ڕەحیم، کەریم، پیرەهەڵۆ، ئەحمەد خاکی، برایان، عوسمان و سولەیمانی گردەگڕوێ و چەندی دیکە کە هەموو نیزامی بوون و وەڕەز لە بارودۆخی ناو کۆمەڵە، دەیانگوت دەیکەین و چارەمان نییە تا شەهید دەبین تازە ڕوو لە کوێ بکەین. ڕەحیم و سولەیمان و دواتر چەندی دیکەیش لەم هاوڕێیانە ئەم شەرتەی خۆیان بردە سەر و تا شەهید بوون هەر لەناو کۆمەڵەدا مانەوە. چرچە تۆپی سەد و پێنجی پێوە ناین هاتینەوە حەوشەی مەقەڕ و دیلەکان و چەک و تەقەمەنیەکانمان تاقەت دەکردن ئەوەندەمان زانی گرمە بڵند بووەوە تۆپێکی سە و پێنج بەر دەرگای مەقەڕکەوت و چەند چرکە دواتر یەکی دی سەری کرد و لە کۆڵانی تەنیشت مەقەڕیدا سەرمان بەرز کردەوە لە پشت باخ و دارستانی دێ بەرەو خات و خاز لەسەر بڵینداییەکە تۆپیان بەرامبەر مەقەڕ و ناودێ دامەزراندبوو. هەر هەموو بە پەلە و غاردان بەرەو تۆپەکە و جەماعەتەکەی ڕۆیشتین. لە مەقەڕ هاتمە دەر ڕووم کردە شوێنی تۆپەکەی حیزب. لە بن دیواری مەقەڕ سیامەندی معینم دی چووەتە بنباڵی دایکم و لە ناو تەپ و تۆزی تۆپەکەدا بوون. نەمزانی دایکم کەی لە شارەوە هاتووە و ئایا هیچیان بریندار بوون؟ یان نا؟ دیم سیامەند دەشەلی، ئاوڕێکی خێرا و سەرسوڕمانەم لە سیامەند دایەوە و بە ڕاکردنەوە لە دوورەوە تێگەیشتم سەلامەتن. لەگەڵ چەند پێشمەرگە گەیشتینە شوێنی تۆپەکە. پێشمەرگەکانی حیزب لەوێ نەمابوون. چرچە هاتبوو بۆ تۆڵەکردنەوە. چرچە واتە محەممەد ئەمین بارام میرزا یەک لە فەرماندەکانی هێزی پێشەوای حیزبی دیموکرات بوو لە ناوچەی مەهاباد. ساڵی 1984 شەهید بوو دوو سێ تۆپی بە ناودێی حاجیاڵی کەندەوە ناو ڕووی لە سونجاق کردبووەوە بە شەڕە تفەنگ خات و خاسمان گرت و هەموو بەرەو سونجاق پاشەکشەیان کرد ئاشێک لە خوار خات و خاس لەسەر ڕێی سونجاق بوو پێشمەرگەی حزبی دیموکراتی تێدا بوو بە قەناسە تەقەیان دەکرد لەگەڵ یەک دوو پێشمەرگەدا لە ناو جۆگەیەک لە حولی بێدەنگکردنی ئەو قەناسەی کۆنە ئاشەکەدا بووین. لەناکاو وەک باڵندە برایم غەریب باوەشی پێدا کردم و فڕێی دامە ئەولاتر. ڕێک فیشەکێکی قەناسە لەو شوێنەی منی دا. بۆیە بۆ ئەو جارەیان خۆم بە قەرزداری برایم دەزانم. برایم کۆنە هاوپۆلی منداڵیم بوو. لە بیست و دووی گەڵاڕێزانی هەزار و سێ سەد و شەست و چوار بەرامبەر بە سێزدەی یازدەی هەزار و نۆ سەد و هەشتا و پێنج دا لە تەرگەوەڕی ورمێ لە کارەساتی شەهیدکردنی بیست و دوو پێشمەرگەی کۆمەڵە بە دەستی حیزبی دیموکرات شەهید بوو کۆنە ئاشگیرا و بە نێو دارستان و چنارەکانی دەرەوەی دێی سونجاقدا ڕوومان کردە ناودێ بۆ گرتنی مەقەڕی شارستانیان شەڕێکی قورس و ئەوەندە نزیک و چاو لە چاو لە ناو دارستانەکە بەرپا بوو ئەوان بە تەواوی هێز و تواناوە بەرگرییان لە مەقەڕەکەیان لە سنجاق دەکرد و ئێمەیش مکوڕ بووین لە چوونە پێش و گرتنی مەقەڕی سەرەکییان. لای نیوەڕۆ بوو بە شەڕێکی بێبەزەییانە و زۆر بە گەرمی لە پشتی دێ بەردەوام بوو. ئاگاداریان کردین دەستڕاگرن و تەقەوەستانە. حەمەسوور خۆی هاتووە لە حاجیاڵی کەندەوە و دەڵێت خۆیان قایم بکەن و تەقە بوەستێنن. ئێمەیش گەڕاینەوە خاتوخاس و حەرەسیات و سەنگەرمان قایم کرد چەند ڕۆژ لەسەر یەک لە ناوچەی مەهاباد و گوندەکانی حاجیاڵی کەند خاتوخاس ئازاد سنجاخ قەرەبڵاخ دەرمان و قەمتەرێ ڕۆژانە لە نێوان پێشمەرگەکانی کۆمەڵە و دیموکراتدا شەڕ بوو بەداخەوە کوڕێکی خەڵکی تەورێز ئەسغەر تازە هاتبوو بۆ ناوچەی مەهاباد لە نێوان خاتوخاس و حاجیاڵی کەند شەید بوو هەروەتر کوڕێکی تریش هەر لەوێ شەید بوو وابزانم ناوی عەتا بوو دواتر ئەم شەڕە بە دانیشتنی سەرکردایەتی هەردوولا و گۆڕینەوەی دیلەکان بۆ ماوەیەکی کورت کۆتایی هات باقی برای نادر لە گەرمەی شەڕدا بووین، ڕۆژی دووهەم یان سێیەم بوو، نادر نەغەدە لە قەرەداخ لەسەری درابوو، لە خەستەخانەی ناوەندی کۆمەڵە بوو، خەبەرمان نەبوو ماوە یان نا، گوتیان برایەکی نادر پێشمەرگەی دیموکراتە، هاتووە داوای تۆ دەکات. من و باقی لە تەورێز هاومەنزڵ بووین. کە چووم، باقی دەستەوئەژنۆ لای فەردە لمەکانی سەنگەرەکەی مەقەڕ دانیشتبوو، لە باوەشم گرت و دەگریا، گوتی، نادر ماوە؟ گوتم، هیوادارم مابێت. نادری برای بچووکی بە دەستی پێشمەرگەکانی خۆیان لەسەری درابوو، لە ئانوساتی مان و نەماندا بوو. پەیوەندیمان بە خەستەخانەی کۆمەڵەوە کرد و گوتیان، ماوە. دکتۆر دەروێش عەمەلیاتی سەری بۆ کردووە. باقیمان لەگەڵ پێشمەرگەی خۆماندا نارد بۆ خەستەخانە، بۆ لای نادر. متمانە پێکردنی باقی وەک کادرێکی حیزب و تێڕادیوی بە هاوڕێ کۆنەکانی لە ناو کۆمەڵەدا لە ڕۆژێکی وادا بە پێی خۆی بێتە بەر مەقەڕی کۆمەڵە بە شەرتێک لە هەموولاوە شەڕ و ڕاوە پێشمەرگەی دیموکرات بوو تەنیا خۆشەویستی ئەم برایی بۆ نادر دەگەیاند من سەری ڕێزم بۆ نەوی کرد و ئەسرینم لەگەڵیدا هەڵوەراند باقی دواتر ماوەیەک لە خستەخانەی قۆیتەڵی حزب نەخۆش کەوت و تووشی قەیرانی فکری و دەرونی هات پاش ماوەیەک تەسلیم بووەوە و لە شار دەستی بە کارەکەی خۆی وەک ئەندازیاری هەندەسی کردەوە ئاگربەست دوای یەک دوو وردە شەڕی تر لە ناوچەی سەردەشت و هێرشی حیزب بۆ سەر مەقڕی کۆمەڵە لە بەردەسوور دواتر لە 25 خەزەڵوەری ساڵی 1363 بەرامبەر بە 16 1970دا حیزبی دیموکرات ئیعلانی شەڕی گشتی و سەرانسەری لە هەموو کوردستان دژی کۆمەڵە ڕاگەیاند. ئەو کات بوو کە دیموکرات و مجاهیدینی خەڵق بە یەکەوە لە شورای میللی مقاومەتدا بوون. ئەم شەڕە لە هەورامانەوە دەستی پێکرد و زۆر زوو هەموو کوردستانی تەنیەوە. هەرچەند ناوچە ئازادکراوەکانی هەموو کوردستان بە دەستی پاسدار و دەوڵەتی ئێران گیرابوونەوە و پێشمەرگەکانی هەردوولا لە خاکی ڕۆژهەڵاتی کوردستان کشابوونەوە و لە باشووری کوردستان جێگیر بووبوون. شەڕی دوو لایەنی دیموکرات و کۆمەڵە هەتا حەڤدە ی گوڵانی هەزار و سێ سەد و شەست و نۆ بەرامبەر بە حەوت ی پێنجی هەزار و نۆ سەد و نەوەد بەردەوام بوو. هەرچەند کۆمەڵە دوو ساڵ پێشتر تاکلایەنانە تەقەی ڕاگرتبوو، بانگەوازی ئاشتی کردبوو. باڵی ڕێبەرایەتی حیزبی دیموکرات کە جیابووبوونەوە، ئەوانیش شەڕیان لەگەڵ کۆمەڵەدا ڕاگرتبوو. جەعفەر لە جیاتی شەریفی برای ئیعدام کرا شەریف لە ماوەی ڕابردوو کە بەرپرسی نیزامی شار بوو ئاشکرا بوو بوو هاتبووە دەر پازدار برا بچووکەکەی واتە جەعفەری گرتبوو لە جێی شەریف ئیعدامی کردبوو شەریف کوڕێکی ئازا و چالاک بوو ماتۆڕسوارێکی پرۆفیشناڵ بوو زۆر شارەزای ئەو ماتۆڕانە بوو کە بۆ یاری و کێبڕکێ و شاخ و کێ و بەکاردێن زۆربەی جاران بۆ ناسین و هەڵسەنگاندنی پۆست و مەقڕ و پایەگاکانی دژمن شەریف بە ماتۆڕ دەچوو تا نزیکیان و چی ناسین و زانیاری هەبە دەیهێنایەوە بوونی شەریف لە حاجیاڵی کەند بۆ من ئاوەدانی و هاودەنگی بوو شەریف پێی گوتم عاشق بووە و دەبێ بچین بۆ خوازبێنی خەجیج کچی خاڵە ڕەحیمی زگدڕاو بە باب و برا و بنەماڵە خەڵکی باش و دۆستی نزیکمان بوون عومەری برای خەجیج هاتبوو بۆ پێشمەرگایەتی، چەند کەس سوار بووین و چووین بۆ خوازبێنی، زۆر بە دڵێکی گەورەوە خاڵە ڕەحیم میوانداری و بەخێرهاتنی کردین، پیرۆزبایی لە شەریف و خەجیج کرا و چەند ڕۆژ دواتر هەر لە زگدڕاو مارەیان کردن. تەقە بەسەر بووکدا. لە نزیک مەقەڕ لە حاجیاڵی کەند ماڵێکمان بۆ دیتنەوە و زۆر بە زوویی بە هەرەوەزیی دایکان لە شار و بەشی تەداروکاتی مەقەڕ، کاک کەریم قادری و براژنە مریەمی هاوسەری، ماڵێکی بچووک و خنجیلانەمان بۆ شەریف ڕاخست و ئامادەی ژن گواستنەوە بوو. لە ڕۆژێکی خۆشی سەرەتای پاییزی هەزار و سێ سەد و شەست و یەک بەرامبەر بە هەزار و نۆ سەد و هەشتا و دوو دا بە چەند سەیارە و چەند دەستە پێشمەرگە چووین و بووکمان هێنا بۆ مەقەڕی ناوچە. من وەک برازاوا دانرابووم کاتینا بەر حەوشی مەقەڕ و لە سیارەکان دابەزین دەستی بووکم گرتبوو دەستی ئەو لاشی شەریف گرتبووی بوو بە هەڵپەڕکێ و دەهۆڵ و زڕنا خەجیج تارای سوور و سپی بە سەرەوە بوو مەقەڕ و حەوشە پڕ بوون لە خەڵک و پێشمەرگە لە ناکاو کردمان بە تەقە لە بنگوێی بووک بە کڵاشینکۆفەکەم یەک ڕیز فیشەکم بە ئاسمانەوە نا بووک بە دەستمەوە لە خۆ بووەوە ئێستایش کە بیری لە دەکەمەوە چۆن ئەو تەقەیەم ڕێک لە بن گوێی کرد شەرم لە خۆم دەکەم و دەڵێم پەک و لەم وەحشی گەریە ڕزگار وەک ئاغاوەتی کۆن لەسەر باڵکۆن و پەنجەرەی ژۆری کۆمیتە ناوچە سێوێکی فڕێدا ڕاست وەسەری بووک کەوت و ئەو جار بە تەواوی بورایەوە ئیتر وەک نەدی و بدی بووکمان دابەزاند و دەست گیرا بەسەر چۆپی و هەڵپەڕکێ هیچ ئاگامان لە وەزع و معاناتی ئەم کچە بەستەزمان و تازە بووک و غەریبەیە نەبوو بۆ من ناگونجێت خەجیج و شەریف لەو ماڵە بچووکە سەتای ژیانیان دەست پێکرد و بوو بوو بە مەکۆیەکیش بۆ ئێمەی هاوڕێیان زۆر جاران دەچوین بۆ لایەن و بە چا خواردنەوە و قسەکردن کاتمان تێدەپەڕاند لە ماوەی سێ چوار ساڵی ڕابردوودا ڕوخساری کیژی قشقاڵی چاوڕەشی ناو ڕەشبەڵەکی زەماوەندی کاکم هەرگیز لە پێش چاوم ون نەدەبوو، هێلانەیەک لە قوژبنی دڵم بەردەوام جریوەی لێوەدات. هەر خۆم و تەنیا هەر خۆم دەمزانی زامی دڵی بیمارم چەند بەسۆیە. بەڵام هیچ کات و مەودایەک لە ژیانی شۆڕشگێڕی مندا بۆ ئەم شتانە نەبوو. هەر کات و ساتێک بۆ من شەهید بوون لە پێش هەنگاوەکانمدا بوو. باش دەمزانی کردنەوەی ئەم پرێسکەیە بۆ من ناگونجێت و هەر ناکرێت چەند جارێک خورپەی خستە ناو جەرگ و هەناوم بە بیستنی دەنگۆی خوازبێنی و ڕەنگە بە شووی بدەن و فشاری ماڵەوەیان بۆ دوورکەوتنەوە لە کاری سیاسی بۆ من گۆڕە و شارێکی چەند ڕۆژە بوو کە دەیانگوت کێوکێ نردویانە بۆ داوای هەڵقرچانی هەناو و دەروونم بوو لەلایەکی دیکەوە عقل پێی خۆش بوو کە ڕزگار دەبم لە گیرۆدەی منی خولیای ئازادی و سەرکەش و بێ سوکنایی چۆن دەبێت ئەسیری بسکی ئاڵۆزی کیژۆڵەیەکی یەخسیر بم و بە دەستی دیلەوە دیل بم؟ نا، دیلی و دەستەوەستان بۆ من دەستی نەدەدا و هەرگیز خووم پێوە نەگرتبوو. هەرچەند کە لەگەڵ خۆمدا تەنیا دەبووم، هەستم بەم ڕاستیە شیرینە دەکرد. دڵم لە بەندی قشقاڵی چاوڕەشێکدایە و ئەوەیشم بە پاژنەی ئاشیلی خۆم دەزانی هەموو جارەکان دەمبیستەوە بە توندی خوازبێنیکەری جواب کردووە و بە ئیرادەوە بەرامبەر ماڵەوەیان وەستاوە و گوتوویەتی من شوو ناکەم لەو کاتانە دڵم بە بۆنی خۆش و فێنک ئاو پڕژێن دەکرا دڵی خۆم خۆش دەکرد ئەمڕۆ سبەی حکومت دەڕوخێنین و بە سەربەرزی وەک پاڵەوانەکان دەچینەوە و شار ڕزگار دەکەین دەنێرم بۆ داوای و گەر هات و ڕازی بوو بە من ئەو دەمبەیەکەوە ماڵێکی بچووک پێکەوە دەنێین ئەو خەون و خەیاڵانە کاری زۆربەی شەوانم بوو کاتێک لە قوژبنی مەقەڕێک ماڵێک ڕەشماڵێک یان سنگەرێک بە گرمۆڵەی خۆم دەخزاندە بن لێفەشڕەیەکی پڕ لە کێچ و ئەسپێ ئەو هاوینە مەقەڕی کۆمەڵە لە حاجیاڵی کەند زۆر ئاوەدان و پڕ لە میوان بوو نەدەکرا هەر شینگێڕ بین شەهید ڕۆژانە هەبوو بۆیە بوونی کۆمەڵێک پێشمەرگەی ڕوحسوک و بە پێکەنین و قسەخۆش بزوێنەری هەست و شادیمان بوون قادر برای باقی و نادر نەغەدەی یەک لەم بە بەزم و قسە خۆشانە بوو شۆرباولەپە یەک لە خواردنە چەند بارە بووەکانی هەفتانە بوو پێکهاتەکەی تەنیا دۆشاوی تەماتە و ڕۆن و پیاز و لەپە و ئاو بوو، جاروباریش لە کاتی نیوەڕۆدا دەستەیەک پێشمەرگە یان میوان پەیدا دەبوون، یەکسەر ئاشپەزی ڕۆژ چەند قاپ ئاوی وەسەر دەکرد بۆ ئەوەی بەش بکات، ئیتر دوو دوو بۆیان تێدەکردین و تێمان دەگوشی و دەمانخوارد. قادر بە سەریدا هەڵدەگوت و هەموو بە مۆسیقای لێدانی کەوچکەکان لە بنی قاپە فافۆنەکان لەگەڵماندا دەگوتەوە، شۆرباوی کوردی لە پەی تێدایە، تامی لەپەکەی وەک زلۆبیایە، دەنگی لەپەکەی لە قاپی فافۆن، دەنگ دەداتەوە وەک گرامافۆن. زێڕە زێڕە خومایزی زێڕە، دەچمەوە شاری، دەبم بە تودە، بەستەنی دەخۆم بە کەوچکی داری، زێڕە زێڕە خومایزی زێڕە. خومایز پاشناوی بنەماڵەیەکی کۆن و ڕێزداری شاری مەهابادن، ناوبانگی دووکانی قەنادی و شیرینی درووستکردنیان هەیە، ڕۆژێک پووری فاروق بلووری لەوێ دەبێت و گوێی لەم هات و هاواری قادر و پێشمەرگەکان لەسەر سفرە دەبێت، دەست دەکات بە گریان و یەکسەر دەگەڕێتەوە بۆ شار. بەیانی بە جێبێکی پڕ لە شیرینی عەلی خومایزی و خواردن و تەنانەت فالوودە لەگەڵ سێ چوار دایکان گەڕایەوە مەقەڕ و لە دوورەوە هاواری کرد، بەقوربان و بم ها! ئەوە بەستەنی و فالوودە! نەکەن بگەڕێنەوە بۆ شار دایک و بەقوربانو بێ هەر ئیشتیاتان کرد بنێرن خۆم بۆتان دێنم لە سەرو گەڕێم مەبن بە دوودە مەبەستی حیزبی تودە بوو قچە کشکاڵی چاوڕەش هەر ئەو ڕۆژانە بوو لای قاوەڵتون جێبێک هاتە ناودێ و بەرەوە مەقەڕ هات چەند ژنێکی لێدابەزین کێ ببینم لەگەڵ دایک و یەک دوژنی دی بەدەستی پڕ لە خواردن و شتومەک کچە قشقاڵی چاوڕەش بە جلێکی جوانی کوردی سابڵاغی بە لە شولارێکی مەتین و پڕ لە نەزاکەت و شەرمی کچانە نیگای چاوەکانی هەڵی تەکاندم و لە ئاست خۆم وڕو سڕی کردم لە دوای ڕۆیشتنەوەیان لە قزڵجە ئەوە یەکەم جار بوو دەمدیتەوە هاتبوون بۆ سەردانی برا و خزم و دۆستانی دی یەک دوو ڕۆژمانەوە شەرم و نەوێریم وای کرد لە یەک دوو جار بەسەر پێی نەبێ نەچم بۆ لایان ئەوەی ئەم کیژەی لە هەموو ئەوانی دی جیا دەکردەوە نیگای چاوەکانی بوو پڕ لە مەندی و شەرم و سەنگینی بوو هەرگیز هەستت پێ نەدەکرد بە دوای شتێکدا دەگەڕێن کراسێکی لەخت و شۆڕی مکریانی بە ڕەنگێکی ماتی خاکی گوڵگوڵی دەسماڵێک و پشتێندێکی سرکەی ڕەش و سپی لەچکێکی یەشمی کە قژ و گردنی داپۆشی بوو شۆخ و شەنگێک بوو بە چەشنی ئەو وێنانەی مرۆڤ خۆی ناگرێ لە بەریان و دڵ بەرایی نادا لە چاو لێ هەڵگرتنیان. ئەو بە مانای تەواوی وشەی شاعیر پەریزادی جوانی مەهابادی بوو لە بنەماڵەیەکی نەجیب و شۆڕشگێڕ خولقابوو. هەر خەریکی شەڕەسەگ بوو. دووبەرەکی لە ناو بەرپرسان و پێشمەرگەکانی ناوچەی مەهاباد گەیشتبوو بە ئیهانەکردن و ناو ناتۆرە لێکدان. دوو بەرەی تەواو دژ بە یەک هەبوون. لە هیچدا هاوڕا نەبوون و تەنانەت بۆیان کرا بە ئیشیان لێکتریش تێک دەدا حکومەت یەک بە دوای یەکدا دەهاتە پێش و چەند ناوچەی گرنگی ستراتیژی و ئازادی لە پێشمەرگە ستاند و داگیری کرد مۆڵگە و مەکۆی سەربازیشی لێدانان بیرمان کردەوە وا باشە لە جادەی مەهاباد گوێکتەبە گورزێکیان لێ بوەشێنین لە ڕۆژی حەڤدەی مانگی ڕەزبەری 1361 بەرامبەر بە نۆی دەی هەزار و نۆ سەد و هەشتا و دوو دا یونس پاڵەوانی گوتی، دەچین بۆ ناو باخەکانی ئەو ناوە و کەمین دادەنێین. ئێواران ستوون دێ و کەمین هەڵدەگرن. ڕێک لەو کاتەدا دەستیان لێ دەوەشێنین و کاتیان زۆر نابێت تا تاریک دەهاتن. لەگەڵ یونس و یەک دوو دەستە چووین و بە درێژایی یەک دوو باخی سەر جادە لە کەمیندا دانیشتین. ستوون هات و زۆر بە کتوپڕی دەستمان لێ وەشاند. دەستکەوتی باشمان هەبوو خەریکی کۆکردنەوەی بووین لە خانووی یەک لە باخەکانەوە تەقە دەکرا پازدارێک خۆی گەیاندبووە خانووی باخەوانەکە و چوو بوو لە نهۆمی سەرەوە سەنگەری گرتبوو تەواو مسەیتەر بوو بەسەرماندا یەک پشوو تەقەی لێ دەکردین یونس خۆی لە خانوەکە نزیک کردەوە و ویستی بە پلیکانەکاندا بۆی وەسەر کەوێت لە ناکاو پازدار قمبەلەیەکی فڕێدایە خوارێ و هاوار لە یونس بەرز بووەوە پریشکێکی گەورەی قومبەلەکە وەسەر مسوڵدانی کەوتبوو ڕامان کێشا و دوورمان خستەوە خانووەکەمان ئاگر تێبەردا سیمڕغەکەی پێی هاتبووین لەم بەری جادە بەرەو خاتون باخ لە ناو باغەکانی لای ڕاستی جادە جێهێشتە بوو بە پەلە چوم و سیمرغم بەسەر جادەدا هێنا بۆ لای یونس جێمان لە پشتەوە بۆ ڕاخست و دوو پێشمەرگە لەم بەر و ئەمبەری دانیشتن سیمرغ فڕی و لە بەردەرگای نەخۆشخانەی وەتەمیش وەستا دکتۆر لوقمان و شاکری هاتنە دەر یەک لەو پێشمەرگانە واتە مینە گوتی کاکە بادای نەگرین و بگەڕینەوە یەک بۆ خۆم هاوارم کرد و گوتم بۆ گوتیان هەر ئێستا تەواو بوو تا بەر ماڵان ناڵەی دەهات دکتۆرەکان هەر لە پشت سیمرغ فەحس و چاویان لێکرد گوتیان بەداخەوە خوێن ڕێژی ناوسکی کردووە و شەهید بووە لە دەستدانی دۆستێکی دێرینی سەردەمی منداڵیم دیسان کارەساتێک بوو. زستانی پار و بەهاری ئەوساڵ هەمووی بەیەکەوە لە ئالان بووین بۆ هێنانی چەک و ئەرزاق و هەمیشە دوو هاوڕێی گیانی بە گیانی بووین. ملی سیمرغمان وەرسووڕاند و بەرەو حاجیاڵیکەند چووینەوە. بە کوشتنی سەدان پاسداریش برینی لەدەستدانی یونس بۆ من ساڕێژ نەدەبووەوە. کوڕەکان گوتیان لەوێ بووین تا هەموو خانووەکە بووەتە خۆڵەمێش و باخەوانەکەیان لەگەڵ خۆیاندا بە دیلی هێنابوو. گومان هەبوو پاسدارەکەی لە ماڵەکەی خۆی ڕێدابێت، بۆمان پرسیار بوو چۆن خۆی گەیاندووەتە ناو ئەو ماڵە و چووەتە سەرەوە، هەموو شەوەکە لە مزگەوتی ناودێ بە دیاری یونسەوە دانیشتین و شینمان بۆ گێڕا. بەیانی زوو لە گۆڕستانی شەهیدانی کۆمەڵە لە حاجیاڵیکەند بە خاکمان سپارد و ماڵئاوایی ئەبەدیمان لێکرد. باوکی و کەسوکاری هاتبوون و لەسەر قەبران بوون. عادەت بوو پێشمەرگە کە بە خاکیان دەسپارد، بەرپرس قسەی دەکرد و هەموویش هەر ئەوە بوو. لە بنەماڵەیەکی زەحمەتکێش و هەژار گەورە بووە و بۆ مافی زەحمەتکێشان هەر لە منداڵییەوە خەباتی کردووە. عەینی شت کاک موحسین دەستی بەم قسانە کرد و گوتی، شەید یونس بەهۆی نەداری و هەژاری دەستی لە خوێندن کشاندەوە و بۆ بژێوی و یارمەتی باوکی زەحمەتکێشی دەستی بە کرێکاری کرد و باوکی لە ناو جەماعەت دەنگی بڵند کرد و گوتی، وەڵڵا بابم هیچ وا نەبوو، کوێرەوەری دنیام دەکێشا بۆ ئەوەی بخوێنێت و شکور وەزعمان باش بوو هیچ، فەقیر، نەبووین. یونس بۆ خۆی نەیخوێند و هەر خەریکی شەڕە سەگ بوو بە قسەی منی نەدەکرد ئیتر دوای قسەکانی محسین و وەدەنگ هاتنی باوکی یونس بێدەنگی باڵی بەسەردا کێشاین و چەند کەسێک چوینە لای باوکی و دڵماندایەوە و گوتمان ئەم قسانە هەر دەبێ بکرێت و ئێوە نیگەران و لە دڵی مەگرن یونس یەک لە فەرماندە نیزامیا چست و چالاک و بوێرەکانی کۆمەڵە بوو توێ سەخت و ئاستەم باە یونس لەوێ ئامادە و گیان لەسەر دەست بوو سیامەند هەنگوینی نەهێشت سیامەند زەردوویی گرتبوو، لەوبەری ئاوایی ژوورێکی بچووکی سەربیری ئاوی لێبوو، ئەوی ڕاخستبوو، خۆی دوورخستبووەوە نەکو خەڵکی دی تووشی بن. هەرچەند ئەویشمان کردبووە مەکۆیەکی خۆمان و زۆر جاران لەبەر هاوڕێیان شوێنی دانیشتن نەدەبووەوە. کەسمان ترسی گرتنەوەمان لێی نەبوو. سیامەند خۆی هەنگوینی زۆر پێخۆشە. گوتیان هەنگوین بۆ زەردوویی باشە ئیتر سیامەند هەنگوینی لەو ناوە نەهێشت و هەر بە قاپان دەیخوارد ڕۆژانە سەردانمان دەکرد و خزم و کەس و دایکەکانیش کە دەهاتن بۆ لای دەچوون بۆ لای سیامەند لای هەمومان خۆشەویست و تاقانە بوو پاسدار و حکومەت لە جادەی مەهاباد میاندواوەوە بەرەو قوڵایی و ناوچەکانی مەحال و ژێر ئیدارەی پێشمەرگە دەهاتن هەواڵمان بۆ هات هاتوونەتە دێی بادام و ماویشنەوە و لە پشت بڵینداییەکەی گوندی بادام بنکەی سەربازیان داناوە تەدبیر کرا تا زووە بچین لێی بدەین تا خۆیان قایم نەکردووە چەند کەس لە ژووری کۆمیتەی ناوچە کۆبووینەوە و خەریکی پلان داڕشتن بووین سید خالد گوتی من دێم و کرا بە فەرماندەی ئەم عملیاتە سید ڕەحمانە درێژ کە خۆی وەک بەرپرسی نیزامی ناوچە بوو لە جێی ڕزگار دانرابوو ئەویش گوتی خۆم دەبم بە فەرماندە چەند بەرپرسی تری پەل و مەفرەزەیش هەبوون بە ئاشکرا دوو دەستەگی و شپرزەیی بەو پێشمەرگانەوە دیار بوو کە قەرار بوو ئێوارە بڕۆن و پایەگای تازە داندراوی بادام بگرن سید خالید وەک کارەکتەری زەقی بینشینوێ وابوو سید ڕەحمان بە حسێبی دواکەوتوەکان و پۆپۆلیستەکان دادەنرا ئێوارە لای سیامەند قسەمان لە گرتنی ئەم پایەگایە دەکرد و کەسمان فەرماندەیی ئەم دوو کەسەمان بەدڵ نەبوو، لە ڕاستیدا هیچیان هی ئەم بوارە نەبوون، لە ناو پێشمەرگەیشدا هیچ خۆشەویست نەبوون و ئۆتۆریتەیان نەبوو، بەهمەن مەلازادەگان کەسوکاری هاتبوون و دەستێک کەواو پانتۆڵی جوانی ئەفسەریان بۆ هێنابوو، گوتی، منیش دەچم، زۆرمان پێ گوت، برا، تۆ کەسوکارت هاتوون، مەچۆ، ئینکار بوو، گوتی، هەر دەچم. برایەکی بەهمەن، کاک حەمەدەمین کادری کۆمەڵە بوو، لەگەڵ هاوسەرەکەیدا ماڵیان لە حاجیاڵیکەند بوو. براژنە عەتیفەی خێزانی هەر لە ئەوەڵەوە لە ناو پێشمەرگەدا بوو. لەگەڵ هەمووماندا وەک خوشکی لێ هاتبوو. گوتی، توخوا مەهێڵن بەهمەن بچێت، دڵم جۆرەیەکە. عەتیفە تایبەت لەگەڵ بەهمەنی هێوەریدا زۆر نزیک بوو. گوتمان جوابمان ناداتەوە. هات بە چاوی گریانەوە باوەشی بە بەهمەندا کرد و سوێندی دا ئاگای لە خۆی بێت. هەستام هەر لە لای سیامەند پشتێند و جامانە و جلە تازەکانیم بۆ ڕێک و پێک کرد و دەستمان بە گاڵتە کردن کرد و گوتمان ئەم جلە تازانە هی شەڕ نین و هی زاوایەتین. جامانەکەی لە تازەکان و هەرە باشەکان بوو. کە دەتشۆری زۆر زوو وشک دەبووەوە. زۆر بە توندی بۆم بەست تاکو لەسەری نەخزێت دوو سێ دەستە پێشمەرگا ڕۆیشتن شەریف تازە زاوا بوو نەمان هێشت بچێت و منیش بەرپرسی مەقەڕی ناوچە بووم و لە ئامادە باشی دابووم بۆ هەر ڕووداوێک ڕەنگە باشم لەبیر نەمابێت بەڵام وابزانم تەنیا بەرپرسی نیزامی بە ئەزمون و لێزان کە لەگەڵیاندا بوو کەریم ئەفسەر بوو شەڕەکە ئاوا دەستی پێکرد هاوڕێیانمان ڕۆیشتن و شەو نەهاتنەوە زانیمان پایەگا نەگیراوە و بەری بەیانی هەموو پاشەکشەیان کردووە بۆ گوندی قوڵقڵە زۆر نزیکی بادام شەڕەکە ئاوا دەستی پێ کردووە پێشمەرگەکان بە فەرماندەی سید خالید و سید ڕەحمانە درێژ لە ناو ئاوایی بادام بڵاو بووبوونەوە دوای تێکگیران و قسەوباسی سەرپێی سەرنجام کەریم و چەند پێشمەرگیان نردووە بۆ سەر پایەگاکە بە تاریکی سەردەکەون و لێیان نزیک دەبنەوە بەر قمبەلە و دەست ڕێژی تفەنگیان دەدەن و بە ئاڕبیجی هەموو شاخەکە دەکەنە ئاگر و گوللەی ڕووناککەرەوەیان بەسەردا دەبارێنن حسێن خەپە بریندار دەبێ و کەریم لە بنبەردێک لە خوار مۆڵگەی پاسدارەکان دایدەنێت و دەڵێ مەبزوو ئێستا دەچم دوو کەس دێنم و دەتبینە خوار کەریم دەڵێ هاتمەوە نەمابوو دیار بوو پاسدار هاتبوونە سەری و بە دیلیان گرتبوو هەموو باش پڕێوی و هیلاکی دێنەوە ناو ئاوایی بادام و دەڵێن نەگیرا و حسێنمان بەجێ هێشتووە کەریم و یەک دوو یەک دەچن بە دوای حسێندا نایبینەوە و تا نزیک پایەگاکە دەچن هیچ فایدەی نابێت و حسێن بووەتە ئاو و بە عەرزدا ڕۆچووە تا دەگەنەوە لای ئەوانی دیکە تەواو شەو درەنگی کردووە و پێشمەرگەکان هەموو بە هیلاکی لە ناو دێ بڵاو بوونەوە چ بکەین و چ نەکەین و هەر کەسە شتێک دەڵێت و کەس حسێب بۆ ئەم فەرماندانە ناکات یەک دەڵێ با تا ڕۆژ نەبووەتەوە بڕۆین و ئەوی دی دەڵێ با بچین بۆ ئاوایی قوڵقوڵە دێنە ناو ئاوایی قوڵقوڵە دیسان مشتومڕی ئەم دوو فەرماندەیە دەست پێ دەکاتەوە جێبێک و سیمرغێکیان پێبوو کەچی لە بەرد و بەرەکی و یەکتر تاوانبارکردن بە نەزانی و ترسنۆکی بڕیاریان بۆ نادرێت هەر ئەو کات پێش ڕووناکی بگەڕێنەوە بۆ حاجیاڵی کەند و بە تێداچوون یان بە دیلگیرانی حوسێن ڕازی بن لە دەوری مزگەوت و دێ پێشمەرگەکان لە ماندووی و لە برسان هەر کامەیان لە بن دیوارێک خەوی لێ دەکەوێت کەریم بە زۆری پێشمەرگەیەکی دەستەی خۆی دەنێرێتە بڵندایی پشتی دێ بۆ چاودێری سید ڕەحمان و سید خالید هەر لە مناقەشە و قسە و بازدا دەبن لە ناکاو پێشمەرگەکەی دەستەکەی کەریم دێتەوە ناودێ و هاوار دەکات هەڵێن پازدار هات سەید خالید تەنانەت بە سەید ڕەحمان دەڵێ چاکت فرۆشتین و سەید ڕەحمانیش هەممان شتی پێ دەڵێتەوە. ئیتر هەر کەسە بۆ خۆی قەرار دەدا چۆن بەرەو دێی ئازاد پاشەکشە بکات کە لە نێوان قوڵقڵە و حاجیاڵی کەندا بوو. شەهیدی نێو دارەکان. یەکەم دەستە پڕ بە سیمرغێک بەیانی زوو خۆیان بە حەوشەی مەقەڕی حاجیاڵی کەندا کرد و بە هاتوهاوار گوتیان فریای ئەوانی دی بکەون لە پێش ئاوایی قوڵقوڵە لە ناو چنارەکاندا عاسێ بوون و ڕێی پاشەکشەیان خۆم پارە بارانە شەریف بە ماتۆڕێکی وەرزشی ڕۆیشت منیش بە سیمرغەکە چووم بۆ ئاوایی ئازاد بەرامبەر ئازاد پایەگایەکی تریان لێدانابوو نێوان قوڵقوڵە و ئازاد شێوەردێک بوو تازە کێڵدرابوو ڕۆیشتن و ڕاکردن لە ژێر بارانی خۆمپارە و قەناس بە ناو شێوەردا کاری وزەی تراکتۆرە نەک بەنی ئادەم لە دوورەوە ناو دارستانی پێش ئاواییمان دەدیت جێبەکە پڕ لە پێشمەرگە بە قەراخ شێوەردەکەدا خۆیان گەیاندە ئازاد و لای ئێمە کەریم ئەفسەریان لەگەڵدا بوو وتی تەنیا بەهمەن و کەریم کەلهوڕی، یوسف جیهانگیری، عەلی بۆزە و ئەنوەر حەسەن خاڵی و یەک دوویەکی تر ماون. ئەوەی ئەو ڕۆژە بە چاوانی خۆم لە شەریفم دی چی بەم ماتۆڕە دەکرد لە ناو ئەو شێوەردە دڵنیام بە فلیمیش دروستی بکەن کەس باوەڕ ناکات و ناگێڕدرێتەوە. بۆچی شەریفیان لەگەڵ ئەو پێشمەرگانەی لە پشتی ماتۆڕەکەدا سواری دەکردن نەئەنگاوتن؟ خۆ وەک هێلکەی داکراو لە ناو شێوەردەکە وابوون. حەرەکات و فڕینی شەریف بە ماتۆڕەکە نمایشێکی سەرسوڕهێنەر بوو. شەریف چەند جارێک بە ماتۆڕ بە ناو شێوەردەکەدا بە بەرچاوی ئێمەوە لەم سەر و پاسدار لەو سەری دەشتایی کێڵدراو ڕۆیشت و هاتەوە هەر جارە یەکێکیانی دێنا و دەگەڕایەوە نێوان ئازاد و قڵقڵە ئیتر بە تەواوەتی کرا بە جەهنەم و بە هاوەن و تۆپان جارێکی تریشیان کێڵا، دوای حەول و تەقەلایەکی زۆری هێنانەوەی پێشمەرگەکان و بریندار و شەهیدەکان، سەرەنجام یوسف جەهانگیری، فایەق تاهیری و عەلی بۆزە کە بە داخەوە هەرسێکیان زۆر مێردمنداڵ و تازە پێشمەرگە بوون، بە بەرچاوی هەموومانەوە لە شێوەردەکە و لە ناو چنارەکانی دەرەوەی قوڵقوڵە بە قەناز لێیان درا و شەهید بوون. مەیتی هەرسێکیانمان هێنایەوە گۆڕستانی شەهیدانی حاجیاڵیکەند. ئەنوەر حەسەن خاڵی، ئەویش مێرمنداڵ و تازە بوو بەناو شێوەردا خۆی گەیاندە ئێمە هەرچی لێمان پرسی هەر بە تەنیا بووی گوتی کەس لە ناو دارەکان نەما منیش هەر خۆم بە هەڵاتن بە ناو شێوەردەکەدا هاتمەوە ئێوارە درەنگ سێلاوی تازە پێگەیشتووی جوان لە ناو حەوزخانەی مزگەوت ڕاکێشرابوون و ئامادەی لەبەرکردنی کفنی شەیدانی سەربەرزی کۆمەڵە بوون لە سایی هاتنی حکمت دوای بەسەرکردنەوە زانیمان زیانەکانی ئەم چالاکیە ناسەرکەوت و کارەساتە کە بەشی زۆری بەرپرسانی خۆمان بوونە هۆکاری و تەنانەت ئەو نیفاق و دووبەرەکیەی لە سایەی هاتنی مەنسوور حیکمەت و ڕوانگە و تیۆریەکانی تووشی بووبووین و یەکترمان بە فرۆشتنی ناوچەکە تاوانبار دەکرد سێ شەهید چەند بریندار و چوار دیلمان هەیە و هیچ دەستکەوتێکمان نەبوو بەهۆی نەمانی دیسپلین و نەزمی ناو پێشمەرگە و بێکیفایەتی بەرپرسان هەر کەسە قسەیەکی دەکرد و ڕووداوەکەی دەگێڕایەوە یەکیان گوتی بە چاوی خۆم بینیم هەژاریان بە زیندوی گرت ئەوی دیگوتی کەریم برای حوسێن خەپە خۆی تەسلیم کرد و هەرچی دەم هێنا و دەم برد ئەدی باشە تەنیا بەهمەن دیار نییە و کەس باسی ناکات شەهید بوو یان گیرا بۆچی وا نەزان و دەروێش بووم کارەساتی خراپی و شکستی ئەم شەڕە پڕ لە شەهید و بریندار و بەدیلگیرانە بەبێ هیچ دەستکەوتێک کاری کردە سەر زۆربەمان چاوەڕوان بووین سەرکردایەتی کۆمەڵە بێت و ڕەخنە و جەزا بخاتە سەر هەموو بەرپرسەکان بە تایبەت کۆمیتەی ناوچە محسین و سید خالید و ڕزگار و سید ڕەحمان و تەنانەت هەر هەمووی ئێمەیش کە ئاگاداری ئەم شەڕە بووین و پلانمان بۆ داڕشتبوو زۆر بەداخەوە تەواوی ئەم شەڕە دیزە بەدەرخۆنەکراو تەنانەت کەس بە کەسی نەگوت بۆ وامان کرد هەر ئەوەندە سەید خالید بە سەید ڕەحمانی گوتبوو فرۆشتت لەم کاتانەدا بوو هەستم دەکرد ئیتر چیدی وەک پێشوو خوێنی پێشمەرگە و لاوەکانمان بۆ بەرپرسان و سەرکردایەتیمان وەک جاران جێی بایەخ و داخ و حەسرەت نییە. ڕۆژی دواتر ڕێکخستنەکانی ناوشار هاتن و دەنگدانەوەی کارەساتباری ئەم شەڕەیان لەسەر زاری خەڵکی مەهاباد بۆ دەگێڕاینەوە. گوتیان هەواڵی ڕاستمان هەیە لە دیتنی بەهمەن. کەریم و حسێن خەپەی کەلهوڕی و هەژار کەریمی گوازراونەتەوە ناو پادگانی مەهاباد و هەر چواریان بە دیل گیراون. ئەوە یەکەمجار بوو لە شەڕێکی وا سادەدا ئەوەندە شەهید و دیل بدەین. ئەمە تەنیا هۆکاری هەست نەکردن بە بەرپرسیارێتی و بەهێند وەرنەگرتنی گیانی پێشمەرگەکانمان بوو گۆڕینی دید و بۆچوونمان بوو بە بینشی نوێ بۆ شەید و پێشمەرگە و کەس بە کەسی بەرپرسان و دووبەرەکی لە ناوچەی مەهابات و شایستە نەبوونی بەرپرسی یەکەم کاک محسین ڕەحیمی و دواتر سید خالید سیادەت کە هەردوو لە دەرەوەی ناوچەی مەهابات بەسەر ئێمەدا داسەپێنرابوون ڕزگار و سید ڕەحمانیش ئەوە هەر هیچ دوو گێلە پیاوی نەزان بوون کە تەنانەت ئێستایش دوای چل ساڵ و لە ئەوروپا ژیاویش نازانن ناوی خۆیان بنووسن. ئاخر چۆن دەکرێت ئەوانە بەرپرسی دەیان سولەیمان بلوری و ڕەحیمی و سوهەیلی و کەمال و یونس و جەعفەر و بەهمەن و ئەحمەد و ئاکام و کێ و کێ لە بەرپرسانی سیاسی و نیزامی ناوچەیەکی گەورەی وەک مەهاباد بووبن و تا ئێستایش وتارێک، لێکدانەوەیەک، شیکارێکی زانستی و نیزامیان لەو هەموو شەڕ و پێکدادانەی کۆمەڵە نەبێت و ئێمە هەموومان دەبێت چەند دەروێش و لەوان نەزانتر بووبین کە چووینە ژێرباری بەرپرسیارەتی و ژێردەستی ئەم جۆرە پیاوانە ئێستایش کە بیری لێ دەکەمەوە هەزاران جار سەرکۆنەی خۆم دەکەم بۆچی وا نەزان و دەروێش بووم یەک بە دوای یەکدا لە ڕێکخستنەکانی ناوشارەوە خەبەر دەهات بەهمەن لەگەڵ گیراوەکاندا لە پادگانە گوتمان با دیلێکی باشیان لێ بگرین و گۆڕینەوەیان لەگەڵدا بکەین. لەگەڵ کەریم ئەفسەر و کەمال وەلیانیدا دەستەیەک ساز بووین و بەرەو شار بووینەوە. بەهمەن و یونس پاڵەوانی بۆ من و کەمال زۆر تایبەتی بوون. من لەگەڵیاندا ژیابووم و کەمال لەگەڵیاندا زیندانی کێشابوو. هەمووی هەفتەیەک بوو یونسمان لە کیس چووبوو، ئامادە بووین خۆمان بە ئاو و ئاگردا بدەین و بەهمەن بێنینەوە ناو خۆمان. گۆڕینەوەی دیل. مامۆستایەکی مەدرسەکانی مەهاباد هەبوو هەرچی مامۆستای شار بوو شکایەتیان لی هەبوو تەواو چوو بۆ ژێر باڵی مەلایان و یارمەتی حکومەتی دەکرد بە دەیان مامۆستای پاکسازی کردبوون و لە کاری لادابوون بە بیانووی زەدی ئینقلاب بوونیان گوتمان دەچین و دەیهێنین مادام ئەوەندە بۆ حکومەت گرنگە بە دڵنیاییەوە گۆڕینەوەی دیلەکانمان لەگەڵدا دەکەن دوای پرسوڕا دەرکەوت ماڵیان بە پادگانی شارەوە نووساوە و لەبەر خراپەی زۆر کە دەرحەق خەڵکی شار و ئیدارەی فەرهەنگ کردوویەتی زۆر لە خۆی دەترسێت دەستەیەکی دانسقە ساز بووین و شەو بەسەر قەبراندا خۆمان بە شاردا کرد دوو پەڕینەوەی سەختمان لە پێش بوو یەکەم لە مەیدانی ئابیاری واتە فوتبۆڵ بۆ بەری کۆڵانەکانی هەشت مەتری و لەویشەوە بۆ لای پادگان لە هەردوو جەمسەری ئەم پەڕینەوەیە مەقەڕی پازدار هەبوو بە پرۆژیکتۆری زۆر بە هێزەوە دەرگای مەدانی فوتبۆڵ ڕێک لە نێوان حەمامی مەولەوی و پادگاندا بوو هەردوولا حرەسیاتی پازداری لێبوو دەبوو یەک لەسەر سنگ و بە ئەسپایی لە پانایی خیابانەکە بپەڕینەوە هەروامان کرد یەک دوو جار دەنگی مەغزەن و قایش و قڕوشمان وای کرد بلاژۆک تۆرمان تێگرن و بە سەدان تەقە بکەن خۆمان مات دەکرد و ئارام دەبوونەوە هەمومان پەڕینەوە و بە پشتەوەدا خۆمان گەیاندا بن پادگان و ماڵی کابرای جاشی حکومەتی بە سەرباندا لێیان وەژور کەوتین کچێکی بێعار و دەمهراشی بەهات و هاوار خەریک بوو پادگان و خەڵک تێگەیەنێت بێدەنگ کرا و بابەکەیمان بە دەست و چاو بەستراوی هێنایە دەر مامۆستای بارمتە ماڵی کابرایەکی تودەیی لەو نزیکانە بوو گوتمان مادەم زوویە و سەرکەوتو بووین گوتمان مادەم زووە و سەرکەوتوش بووین لەم کارەمان با ئەم تودەیە کە زۆری خەڵک بێزار کردووە بیبین ماڵی خالید چالاکی جیرانیان بوو گوتمان دەچین بۆ حەوشەی ئەوان و لە وێڕا لە ناکاو خۆ بە ماڵیاندا دەدەین و دەیبین دایە فاتم دایکی خالید کە لە نزیکەوە زۆر ئاشنا بووین بەرەو پیرمان هات و بە شەربەت و میوە زۆریان خزمەت کردین داوای نەردیوانێکمان کرد پێی وە سەربان بکەوین دایە فاتم گوتی بۆ دەچن دەزانم بۆ کوڕەکەیان هاتون بەخوا و بە پێغەممەر ئێوارە خۆم بینیم چوو بۆ تاران گوتمان مادەم وایە با نەزانێت بۆی هاتوین بۆ جارێکی دی. ماڵی باوکم دوای گرتنەوەی شار هەر لە خانووی کرێدا بوون. دەمزانی بە تازەیی هاتوونەوە گەڕەکی کۆنی خۆمان و لەوێ ماڵیان بە کرێ گرتووە. لە کۆڵانی خوار ماڵە کۆنەکەمان بەرامبەر کۆڵانی خەجەی حەمەدە. ساخ بووینەوە سەرێکیان لێ بدەین. لە کۆڵانی دوکانی خەجەی حەمەدە و حەمامی پاک دیسان لە دوو لاوە مقەڕی پاسدار بوو. لایەک لای ماڵی حەبیبی و لای خوارەیش لە چوارڕێی ئازادی. هەر بە هەمان دەستوری پێشوو پەڕینەوە بۆ کۆڵانی ئەوبەر تەنیا من و کەریم و کەمال و مبەشیر بووین پێشمەرگەکانی دیمان لەگەڵ کابرای جاشی حکومەتیدا لە کۆڵانەکانی هەشت مەتری جێهێشت بۆ نان خواردن و قسەکردن لەگەڵ خەڵکدا ئەڵلقەی بیستوسەی بیرەوەریەکانی علی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا خوێندنەوە و تۆمارکردنی ڕاستکاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور تا ئەڵقەیەکی دیکە بەخوای گەورەو مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.